بەڕێزان وتاری ئەمڕۆ هەینی باسی کاریگەری تاوان لەسەر ژیانی تاک و کۆمەڵگا و لەسەر بوونەوەر ئاماژەیە بەو مەوزوعەکەین نزیک بووینەتەوە ڕوومان ناوە لە مانگی پیرۆزی ڕەمەزان ئەمڕۆ دوی شەعبانە حەود یا هەش ڕۆژ ئەوەنەی ماوە بۆ ڕەمەزان بۆیە لێرەوە بەنیازی تۆبەکردن و دەزەڵگرتن لەو شتانەی کەوا خوا دەڕەنجێنن و پشتی ئینسان ئەشکێنن، حەزم کرد کاریگەری تاوان و گوناح لەسەر ئینسان، لەسەر خێزان، لەسەر کۆمەڵگا و لەسەر ژیان ئاماژەیە بەو مەوزوعە بکەم بە یارمەتی خوا. ئێمەی مرۆڤ وەک کۆمەڵێک میوان واین کە لە میوانخانەیەکی گەورە و فراواندا خاوەنی میوانخانەکە گشت پێداویستییەکانی ئامادەبووانی فەراهەم هێناوە میوانەکان ئازادن چی دەکەن چی دەخۆن چی دەڵێن چی لەبەر دەکەن بەڵام خاوەنی میوانخانەکە کتێب و کەتەلۆکێکی داناوە کە زانیاری تەواوی تیایە لەسەر هەموو شتەکان و میوانەکان و میوانخانەکە و یاسا و ڕێنمایی تەواوی شیاوی تیایە ئەگەر میوانەکان بەپێی ڕێنمایی و یاسا و ڕێساکان سوود وەربگرن لە میوانخانەکە لەلایەن خاوەنی میوانخانەکەوە خەڵات دەکرێن و خۆ بە پێچەوانەوە ئەگەر میوانەکان پێچەوانەی یاسا و ڕێنماییەکانی خاوەنەکە هەڵسوکەوتیان کرد و دژایەتی ئەو هەموو ڕێز و بەخشەیان کرد ئەو کاتە سزای شیاو وەردەگرن لەلایەن خاوەنەکەیانەوە. پوختە و کاکڵەی وتارەکەی من ئەوەیە کە عەرزم کردن ئەم بوونەوەرە خاوەنی هەیە یاسا و ڕێنمایی هەیە لە زەڕڕەیەک هەتا مەجەڕڕەیەک هیچ شتێکی بێسەروبەر نییە مرۆڤ ئازادی پیروڕا و هەڵبژاردنی دراوەتێ بەڵام دەبێت دڵنیا بێت سەرپێچی یاساکانی باج سەرپێچینی یاساکانی خوا باج و لێپرسینەوەی لەسەرە، جا لە کات لە تاکێکەوە بۆ خێزانێک، بۆ گەل و کۆمەڵگایەک، هەمووان بەشدار دەبن لە بەرهەمی چاکەی تاکەکان و لە نەهامەتی تاوان و خراپەی تاکەکاندا. ئەمانەش هەندێکن لە کاریگەریە خراپەکانی تاوان لەسەر ژیان، یەکەم. تاوان هۆکارێکە بۆ بێبەش بوون لە عیلم لە زانست خوای پەروەردگار ئەفەرموێ ان تتقوا الله یجعل لکم فرقانا ئەگەر خەڵکینە ئێوە ئەهلی تەقوا بن خۆ لە گوناه بپارێزن فەرمانی چاکی خوا جێبەجێ بکەن فەرمانە چاکەکان ئەوەی فەرمان بە چاکەیە و لەو قەدەغە کراوانەی خوا خۆتان دوور بخەنەوە خوای پەروەردگار یجعل لکم فرقانا جیهازێکتان دەداتێ جیاوازی بەینی چاک و خراپی پێ بکەن حەق و پەتاڵی پێ لەیەک جیا بکەنەوە کەواتە تۆ دەبی بە خوێنەوار دەبی بە عالم دەبی بە مختبر وە هەروەها دەفەرمێ واتقوا اللە ویعلمکم اللە ئەگەر ئێوە تەقوا بەدەست بێنن بەو جۆرە بن خوا ئەیەوێ وا نەکەن کە خوا نایەوێ سنووری خوا مەبەزێنن ئەگەر وابن ویعلمکم اللە ئەوەی نایزان خوا فێرتانیەکە ئەوەی لەبیر دەچێ خوا بیرتی ئەخاتەوە گونا، تاوان، دەرگای ڕۆزی داخا، پێغەمبەر گیان ئەفەرمێ صلی اللە علیە وسلم، ان الرجل لیحرم الرزق بذنب یصیبه، ئیمامی ئەحمەد و ئیبن حیبان ڕیوایەتیان کردووە، بەندەیەک بێبەش دەبێ لە ڕزق و ڕۆزییەک بە بۆنەی گوناحێکەوە کە کردوویەتی، بە بۆنەی تاوانێکەوە کە کردوویەتی، کەواتە دەبێ. ئەگەر تاوانی کرد خوا دەرگای ڕزقی لێ داخا سێیەم لە شوێنەوارەکانی گوناح و تاوان و سەرپێچی خوا کردن دەبێتە هۆی قورس بوون و زەحمەت بوونی ئیش و کارەکان بە جۆرێک مرۆڤی تاوانبار دەست بۆ هەر شتێک دەبات یا دەیەوێ هەر دەرگایە بکاتەوە بۆی ناکرێتەوە دەرگاکانی لەسەر داخرێ کاروباری ژیانی قورس دەبێ هەناسەسواری دەکەم خێر لە خۆی نابینێ بۆیە گوناه ئەسبابی ئەوەیە کارەکان نەیەن بەدەستمانەوە دەرگاکانمان بۆ نەکرێنەوە موشکیلەکانمان چارەسەر نەکرێن ئەسبابێ لە ئەسبابەکانی بریتیە لە چی؟ لە گوناه لە تاوان ی وایە ئەڵێ مامۆستا خۆ پیاوم نەکوشتووە بەڵێ ڕاست دەکەی خۆ زینام نەکردووە بەڵێ ڕاست دەکەی خۆ عارەقم نەخواردووە بەڵێ ڕاست دەکەی خۆ ماڵی هەتیوم نەخواردووە بەڵێ ڕاست دەکەی بەڵام خۆت ئەزانی کیو کردووە من خۆم ئەزانم تۆش خۆت ئەزانی مراجعەی خۆت کەرەوە هیوا هەیە گومانی خراپە هیوایە لەگەڵ دراوسێیا خراپە هیوایە ئازاری دایک و باوکیەدا هیوایە میراتە خوا هیوایە مافی ژنەکەی پێشێلەکە هیوایە بە قسەیەکی بچکۆلە بینێک تێکەدا هیوایە تەیدی زاڵمێکە هیوایە شایەتێکی ناحەق دەدا هیوایە معاشێکی حەرام وەرەگرێ لەو لاوەڵێ خۆزینام نەکردووە پیاوم نەکردووە دزیم نەکردووە قەتڵم نەکردووە ڕاستەکەی جا خۆ ناکرێ ئەم عالەمە هەمووی سەر بکاتە هەرچی گوناحە نا هەر ئینسانێک لە ئێمە خۆی چاک ئەزانێ خۆی هیوا هەیە کوشتەی چاویەتی چاوی بۆ ناگیرێ یەک نەزەر تەرک ناکا لەبەر خوا هیوا هەیە کوشتەی زمانیەتی یەک قسەی خراپ یەک غەیبەت یەک درۆ واز لێ نایەنێ لەبەر خوا هیوا هەیە عەورەتی کوشتوێتی بەدوای حەرام ئاگەڕێ هیوایە گیرفانی کوشتوێتی لەبەرەوە بەڕێزان ئاگاتان لێبێ ئەگەر ئیشت لەبەر نەچوو ئەگەر دەرگات بۆ نەکرایەوە ئەگەر سیارەکەت ئیشی نەکرد ئەگەر لە ماڵا مشکیلە لە دوای مشکیلە دروستە بوو بە خۆتا بچۆرەوە دڵنیابە کە وازی هێنا و تەوبە کرد خوا کارەکان و بۆ چاکەکە چوارەم ابن عباس تەرجومانی قورئان، ئامۆزا و خۆشەویستی پێغەمبەری خوا، صلی اللە علیە وسلم، خوا لێیان ڕازی بێت لە خۆی و لە باوکی، ئەفەرمێ، ان للحسنە ضیاء فی الوجه، چاکەکردن ڕۆشنایی ڕوومەتی پێوەیە، و نورا فی القلب، نوری دڵی لەگەڵایە، و سعە فی الرزق، ڕزق و ڕۆزی فراوان دەبێ، وقوة فی البدن لاشە بەهێز دەبێ ومحبە فی قلوب الخلق لە دڵی خەڵکا ئەو کەسە خۆشەویست دەبێ کە چاکەکارە کە هەرمانی چاک دەکا کە باش دەکێڵێ تۆوی باش دەچێنێ لە دڵی خەڵکا خۆشەویستە گوێ بگرە لە پێچەوانەکەی ابن عباس دەفەرمێ وإن للسيئة سوادا في الوجه تاوان و جەریمە ڕوو ڕەش ئەکا، تاریکایی بەسەر ڕوومەتی ئەو ئینسانە ئەهێنێ و ظلمە فی القلب تاریکی دڵ دڵ پەست دەکا و وهنا فی البدن لاشە دائەهێزرێ و نقصا فی الرزق ڕۆزی کەم دەکاتەوە و بغضە فی قلوب الخلق لە دڵی خەڵکیشا ئینسانێکی بێزراو و ناشرین و خراپە الوابل الصیب ئیبن قەیم ڕەحمەتی خوای لێ بێ نەقڵی کردووە پێنجەم لە شوێنەوارە خراپەکانی تاوان و گوناح ئەوەیە گوناح گوناح بە شوێنی خۆیان ئەهێنێ هەتا وای لێیێ بۆی تەرک نادرێ و چاری خۆی ناکا مرۆڤەکە بێ ئیرادە ئەبێ و حەتا غیرەتی تۆبە کردنیشی نامێنێ لەبەر ئەوە ئاگامان لێبێ کاتێ گوناهێک دەکەین ئەبێ دڵنیا بین ئەم گوناهە ئێوە دەڵێن ئێوە دەڵێن ئەڵێن چی ئەڵێن قسە قسە ئەهێنێ قسە قسە ئەهێنێ گوناحیش گوناح ئەهێنێ گوناحیش گوناحێنێ بە شوێنی خۆیا لەبەر ئەوە خوای پەروەردگار دەفەرمێ وجزاء سیئە سیئە مثلها سزا و تۆڵەی تاوانێک تاوانێکی ترە وەکو ئەو بە دوایە دێت دەیکا هەندێ لە پێشینانی مسلمانان فەرموویانە سزای تاوان تاوانێکی ترە بە دوایدا و لە پاداشتی چاکەش هاتنی چاکەیەکی ترە بە شوێنیدا لەبەرئەوە بێ وریا بین کاتێ نەزەری ئەکەی ئەڵێ دەی چییە خۆ گۆشتم لێ نەخواردووە ئەی پێغەمبەرە فەرمێکی وا سەیریەکە ئەڵێ النظرة سهم مسموم من سهام ابلیس تیرێکی ژەهراوی شەیطانە ئەوەی لەبەر خوا تەرکی بکە خوا نورێ ئەخاتە دڵی حەلاوەی ئەو نورە دەرپێکە خاوەنەکەی بەڵام ئەگەر بە شوێنیا ڕۆشتی سەیرکردن دەبێ بە قسەکردن، دەبێ بە مەوعید، دەبێ بە لیقا و جێژوان، دەبێ بە جەریمە و زینا و شێواندنی خێزانەکان خوا پەنامان با لە شوێنەوارە خراپەکانی تاوان و جەریمە بەندەی گوناهبار لای خوا سووک دەبێ و لەبەر چاوی دەکەوێ لای ان اللە یحب المتقین ان اللە یحب التوابین ان اللە یحب المتطهرین ان اللە یحب الذاکرین هەر هەموو ئەوانە ئینسانی زیکر کار ئینسانی تۆبەکار ئینسانی پاک و خاوێن ئینسانی تەقوادار ئینسانی محسین و بەخشندە خوا خۆشیەوێ بەرامبەرەکەی خوا ڕقێتی لە ڕەزیل لە پیس و پۆخە و لە مجرم لە بکوش لە تێکدەر لە بەرەوە بێ ئاگامان لێ بێ یەکێتر لە سزاکانی تاوان مرۆڤی تاوانبار زەلیلە بۆیە خواناسان دەیانوت خوایە عەزیز و سەربەرزم بکە بە گوێڕایەڵی کردنی خۆت اللهم اعزنی بطاعتك ولا تذلنی بمعصیتک خوایە یارمەتیم بە ئیتاعەت بکەم تا عەزیز و بەرز و بەڕێز بم خوایە یارمەتیم نەدەی گوناح بکەم وام لێ نەکەی گوناح بکەم تا بە بۆنەی ئەو گوناحەوە زەلیل و ڕسوا بم یەکێتر لە کاریگەریەکانی تاوان ئەوەیە دڵ ڕەش ئەکا مۆری لێ ئەدا رسول الله دەفەرمێ صلی الله عليه وسلم ان المؤمن ئیماندار اذا اذنب ذنبا ئەگەر تاوانێکی کرد نکت فی قلبه نکتە سوداء نوکتەیەکی ڕەش لە دڵیا دروست ئەبێ ئا ئاوێنە ئاوێنە شاشەی مۆبایلەکەت کاتێک کە گەڕە بێ وردە وردە وردە وردە سەعاتەکەت جامی سیارەکەت خۆ یەکەم جار یەک نوکتەیە یەک نوکتەیە دوایی لەوە وردە وردە ئەیا بە دەمیەوە ئەیا بە دەمیەوە ئەیا بە دەمیەوە ئەگەر فریای نەکەوی ئەگەر ئینسانی ئیماندار تاوانێکی کرد یەک خاڵی ڕەش لە دڵیا دروسە بێ نوکە قەڵەمێ باشە فەئیدا تابە ئەگەر تەوبەی کرد و نەزع وازی هێنا تسقل أو تعلو قلبه دڵی تسقیلە بێ یعنی چۆن زەڕنگەر زاخاوی زێڕ ئەدا بەو تەوبەیە دڵی پاک ئەبێتەوە، تصفو قلبه، دڵی پاک ئەبێتەوە، نوکتەکە ئەکوژێتەوە. فإذا تاب ونزع واستغفر صقل قلبه دڵی ساف دەبێ وإن زاد یەکێتر لە کاریگەریەکانی گوناح دەبێتە هۆی ئەوەی بەر لەعنەت و نەفرینی ڕەسول اللە بکەوێ ئەو کەسانەی کە گوناحەکەن زۆرێک لەوانە پێغەمەری خوا لەعنەتی لێکردوون یەکەم پێغەمەری خوا لەعنەتی کردووە لە ئەلواسلە والمستەوسلە ئەوانەی کەوا فێڵەکەن لە قژ و لە موو ئەوانە ئەوانەی کەوا خاڵ دەکوتن و خاڵیان بۆ کوتن ئەوانەی کەوا برۆ هەڵدەگرن و برۆیان بۆ هەڵەگیرێ ئەوانەی کەوا سوو دەخۆن ئەوانەی ماڵی هەتیوە خۆن ئەمانە هەموو بەر لەعنەتی خوا کەوتوون ئەوەی دڵی دایک و باوکی ئەڕەنجێنێ پێغەمبەری خوا لەعنەتی لێ کردووە هەر کەس بۆ خەیری خوا حەیوانێ سەر ببڕێ پێغەمبەری خوا لەعنەتی لێ کردووە هەر کەسێ بینی عەرز تێک بدا بینی عەرز پەرژینێکە، جۆگەیەکە، مێخێکە، تەلبەنێکە، نیشانەیەکە و دانراوە. کاکی بەڕێزی جووتیارم ئەڕوا لە تەرەفی دراوسێکەیانەوە پێبێڵ ئەدا لە جۆگەکە، ئەیخاتە پاڵ عەرزەکەی خۆی، وردە وردە، وردە وردە، ئیستا لێرایە، بە ساڵێکی تر نیو مەتر ئەخاتە سەر عەرزەکەی خۆی، یا بەینەکە ئەگوازێتەوە، پێغەمبەری خوا لەعنەتی لەو کەسە کردووە کەوا مەنارەی ئەرز تێکەدا. دووشەمان بە ڕۆژووە، بەڵام مانگاکانی بەرەڵا ئەکا بۆ ئاژەڵ بۆ زیانی بۆ گیانی خەڵک بەڕێزم ئەو پارچەوەی کەی بە حەرام ئەیکەی ئەو بەربانگەی ئەکەیتەوە بە حەرام ئەیکەی وازانی خوا بە شەونێژ ئەخەڵەتێ وازانی خوا بە سبحان الله سبحان الله ئەخەڵەتێ نعوذ بالله نایەوێ نایەوێ نایەوێ بیستووتە لەم مینبەرەوە باوکی سەعید نورسی ڕەحمەتی خوای لێ بێ کە مانگا و گاکانی ئەبرد بۆ شاخ لە ماڵ دەمی ئەبەستن هەتا ئەچووە ناو لەوە ڕوو زەویەکەی خۆی لەوێ دەمی ئەکردنەوە لەوێش ئەگەڕایەوە بۆ ماڵەوە دەمی ئەبەستن هەتا ئەیکردنەوە حەوشەکەی خۆیان بەو شیرە حەڵاڵ و پاکە نورسی گەورە بووە و پەروەردە بووە بۆیە ئەو پیاوە بەرزەی لێ دەرچوو ناویان نا بەدیع الزەمان هەڵکەوتووی زەمانە سەعید نەورسی ڕەحمەتی خوای لێ بێ خاڵی دەیەم گوناح بەو کەسەوە ناوەسێ کە گوناحەکەیەکە بەڵکو سەرەکا بۆ خەڵکی تر مامەستا چۆن ئەی بۆ قورئان نافەرمێ ولا تزیر وازرة وزر أخرى بەرێ والله بەرێ والله وایە من جەریمەی تۆ ناگرم لە قیامەتە بەڵام لە دنیا تۆ لە پاڵی منە ئاگرێنەیتەوە چایە لێنەی لە گەندەڵی لە پیسبوونی ژینگە بەچی یاڕەبی بما کەسەبەت ئەیدی الناس بە کەسابەتی دەستی خەڵکی ئەو ئاسمانە بۆ پیس بووە ئەو هەوایە بۆ پیس بووە ئەو خاکە بۆ پیس بووە ئەو شارە بۆ پیس بووە ئەو هەرێمە بۆ پیس بووە بما کەسەبەت ئەیدی الناس کردەوەی چەپەڵی دەستی خەڵک لیوزیقهم بعض الذی عملوا هەر بەو تاوانانەی کردویانە سزایانەدا سزای بچووک لعلهم یرجعون بەڵکو بگەڕێنەوە واز بێنن خاڵێکی تر کاریگەری تاوان لەسەر کۆمەڵگا دەبێتە هۆی بوومەلەرزە دەبێتە هۆی بورکان دەبێتە هۆی نغرۆبوون علی عمری کوڕی خەتاب خوای لێ ڕازی بێ فەرمێ توشک القرى ان تخرب و اذا سادت القبیلە منافقوها ئەگەر هۆز و قەبیلەکان منافق و دووڕوو و گەندەڵەکان بوون بە سەرۆک و بە ڕیش سپییان ئەو کاتە وڵاتەکان وێران ئەبن بۆیە لە کۆتایی وتارەکەما ئامۆژگاری خۆم و ئێوەی بەڕێز دەکەم، ئامۆژگاری هەموو چین و توێژەکانەکەم، یەکەم، بەرپرس و کاربەدەستان با دادپەروەر بن تا خوا بە ستەمی ئەوان وڵات وێران نەکا، دووهەم، زانایان ڕاستگۆ و ئەمین و هەق بێژ بن لە گەیاندنی دیندا با لغاوی ئاگر لە دەمیان نەکرێت و خەڵک سەری لێ نەشێوێ. سێیەم، دەوڵەمەن و بازرگانەکان حەڵاڵ خۆر بن، غەش و خیانەت نەکەن و زەکاتی ماڵیان بدەن، با لەگەڵ پێغەمبەران و سدیقین حەشر بکرێن و با ماڵەکە نەبێتە پلەیەتی سورۆکراو و گیان و دەم و چاو و شان و پشتیانی پێ داغ بکرێ. چوارەم، کرێکار و وەستاو ئەندازیارەکان، لە خوا بترسن لە ئیش و کاردا کاریان پوخت و چاک بێت با حەق دەستیان حەڵاڵ بێت با مناڵەکانیان حەڵاڵ زادە بن پێنجەم دکتۆرەکان دڵسۆزی دڵسۆز و دڵسۆزی و بەزەییان زۆرتر بێ نەک لەسەر حسابی دینار و دۆلار مامەڵە لەگەڵ نەخۆشدا بکەن شەشەم لەگەڵ دایکان و خوشکان شەرم لە خوا بکەن پۆشتە بن حەیا و شەرم تاجی سەرتان بێ حەوتەم، گەنجان پابەند بن بە دین و ئەخلاقەوە با تیا نەچن خوا لە گوناه و تاوانی من و ئێوەش خۆش بێ عاقیبەتمان خێر بکا و ئیسڵاحی حاڵمان بکا سەرکەوتوو و سەرفەرازمان بکا خوایە لە مردووەکانمان خۆش بی خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە نەخۆشەکان شیفا بدەیت خوایە ئیسڵاحی حاڵی زینوەکان بکەیت عاقیبەتمان خێر بکەیت خوایە لە ئافات و فیتنە ئێمە و سەرجەم مسلمانان پارێزی خوایە ئەم وڵاتە پارێزی لە هەموو ئافاتێ لە هەموو مصیبەتێ یا رب العالمین خوایە ئەوەی چاکە چاکتری کەی ئەوەی خراپە چاکی کەی ئەوەش قابیلی چاک بوونیە خوایە لە ناوی بەری و لە کۆڵی خەڵکی کەیتەوە أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا آمين